کاسێتی پێنجەم دیوی یەکەم. خوشکە سپیەکان کاتێ داوەتی سڵێمانی گەورەیان قبوڵ کرد حەزیان دەکرد شتی زیاتر دەربارەی محەمەدی دڵ شوشە بزانن بەڵام ئەو ڕۆژە بە هەنارێکی شوشەوە گەڕانەوە هەنارێک دوای مردنی محەمەدی دڵ شوشە نەناسێ دابێ دەست سڵێمانی باوکی هەنارێک تاقە شتێک بوو لە دنیا شوشەیەکەی محەمەدا نەشکابوو. لەبەرئەوەی لە قوڵای و هەنارەدا نەهێنیە خەوتە بوو، محەمەدی دڵ شوشە بۆی نەکرابۆوە، ئەو هەنارە نەببوو بە بەشێک لە دونیا شوشەیەکەی ئەو، لەبەر ئەوە لە دەرەوەی یاساکانی ژیانی ئەودا، لە دەرەوەی هەرەسی دونیای ئەودا تاکە شتێکی ساغ بوو لە شوێنی خۆی مابێتەوە، کە خوشکە سپیەکان ئەو هەناریان هێنایەوە بۆ ماڵێ تەواو ئەو قسەی محمدی دڵشوشیان لە یاد کردبوو کە لە ئێوارەی تۆفانەکەدا هات و گوتی ئەوە هەناری من نییە بەڵکو هەناری نهێنیەکانە تا ئەو ڕۆژەی سریاسی سەبح دەم هات و ئەو هەنارە شوشەی لەگەڵ دۆڵابی کتێبەکانی لاولاودا بینی و هاواری کرد خوای عەرز و عاسمان چ دەبینم ئەوە هەنارە شوشەیەکەی منە تەنها لەو ساتەدا ئەو دوو خوشکە ئەو ڕستە کورت و سەیر و ئاڵۆزەی محەمەدی دڵ شوشەیان هاتەوە یاد ئەوە ئەو ساتە بوو کە بۆ یەکەمین جار لە سریاسی سبح دەمیان پرسی تۆ محەمەدی دڵ شوشە چۆن دەناسیت نەهێنی پەیوەندی تۆ و ئەو چیە؟ ئەگەر ئەمە هەناری تۆیە بۆ بە تۆ نیە؟ ئەگەر ئەمە هەناری ئەو نەبوو چی دەکرد لای ئەو؟ ئاوها خوشکە سپیەکان هاتنە ناو چیرۆکە قوڵ و ئاڵۆزەکانی سەریاسی سوبح دەمەوە بێ ئەوەی بزانن کە سەریاسێک و سەریاسێک و سەریاسێکی تریش لە دنیادا هەیە. ئەم شەو کاتێ وا هاتوە پێتان بڵێم سریاسی سبح دەم و محمدی دڵ شوشە چۆن یەکتریان ناسی لەو شەوەدا کە هەموو شار و گوندێکی باکوری بیابان هاتنە دەرەوە بەرەو چیاکان هەڵهاتن و لەسەر سنوری وڵاتەکانی دی کۆبونەوە سریاسی سبح دەم تەمەنی یانزە ساڵ بوو ئەو شەوە سریاس لە هەر کەسێکی دیکەی دنیا خەیاڵی ڕاحەت تر بوو لە دوای ڕاپەڕین و بەر لە شکستی گەورەی هێزەکانی خەڵک و گەڕانەوەی تانک و زرێپۆشەکانی گاردی کۆماری، سریاس ماوەیەکی سەیر شیا بوو. ئەو ماوەیەک بوو لە هەتیوخانەیەک دەژیا دەوڵەت پارەی بۆ سەرف دەکرد. ئەو چەند هەفتەیەی دەوڵەت نەما، غەزێنەکان فەرهوود کران، قاسەکان شکێنران، خۆی و هاوڕێ هەتیوەکانی لە کوچە و کۆڵانەکانی شاردا، لەبەر دەمی شوراکاندا، لەبەر دەم مزگەوتەکاندا سواڵی نانیان دەکرد. ئەو شەوەش کە ڕاپەڕین شکستی هێنا، سریاس خەمی هیچ کەسێکی نەبوو. ئەو بێکەسترین کەسی دنیا بوو، هەتا هاوڕێکانیشی ئەوانەی، لە مەیتەم ناسی بوونی لەو سێ هەفتەیەدا بە جۆرێک پەرش و بڵاو ببوونەوە هەواڵی کەسیانی نەدەزانی، ڕەنگە و شەوە تاکە مرۆڤێک بووبێ کەسێکی خۆی ون نەکردبێ، خەیاڵی لای ئادەمێک نەبووبێت، هەروا بە پێچەوانەشەوە کەسێک نەبووبێت بیر لە سەریاس کاتەوە لەو شەوە ترسناکەدا کە ئینسان هەموو دڵی دەبێتە پەرۆشی بۆ هاوڕێ و دۆست و کەسەکانی لەناو سەدان سەدان هەزار ڕۆح لەبەردا کە بە چیاو هەردوو نشێوەکاندا دەڕۆشتن و باران لێیدەدەدان هیچ کەسێک نەبوو بیر لە سریاسی سبەحدەم بکاتەوە من ئێستا ئەو مناڵە بچکۆلە ڕەشتاڵە نەناسراوە دەهێنمە بەش پێش چاوی خۆم بە خۆی و هەنارێکی شووشە و توێش یەک نان و زەرفێک خورماوە بە ژێرباراندا دەڕوات و بۆ یەکەمین جار هەست بە گەورەی و بێکەسیەکانی خۆی دەکات، بەڵام شادیە بەوەی کە شەو وەک منداڵانی تر دایکی نیە، ونی بکە باوکێکی نیە بەدوایدا وێڵ بێت، دەتوانێت بە خەیاڵی ئاسودەتا و سەری گەردوون بڕوات و. بگەڕێتەوە بە درێژایی شەو باران دەبارێ ئەو لە سەرەتای هەموو ڕێگایەکی تازەدا دەوەستێ لە مەقسەد و ئاڕاستەی ڕێگاکان دەپرسێ شتێک لە دنیای ئەو گوندە خاپورانەی تێیاندا گەورە بووە هێشتا لە خەڵێ لە خەیاڵیایەتی دەڕوات و تەماشای ئەو هەزاران خێزانە دەکا کە لە لۆری و پیکاب و ماشێنی بچووکدا تەلەفزیۆن و یەخچاڵ و ئازوقە و قاپ و قاچاخیان هێناوە، سەیری ئەو منداڵە پێ خاوسانە دەکا کە بە قەراخ ڕێگاکاندا دەڕۆن و هەندێ جار مینیان پیا دەتەقێتەوە، سەیری ئەو ژنە پیرانە دەکا بە سەری ڕووت لە ژێر باراندا دەگرین و لە خودا تووڕە دەبن، ئەو دایک و کچانە دەبینێ کە یەکدی ون دەکەن و یەکدی دەدۆزنەوە، ئەو پیرەمێردانەی لە سەر بەردەکان دادەنیشن و دەمرن. لەو شەوەدا مێردمنداڵێکی دیکەش کە هەر لە تەمنی سەریاسدایە لە شەقامێکی دیکەوە دێ، لە دایک و باوکێک ون دەبێ، کۆمەڵێ کلیل و مەدالیای بە دەستەوەیە. بە شێر باراندا دەڕوات و یادی بە مەدالیاکانی دەکا، کلیلەکانی هەڵدەدا و دەیانگرێتەوە و گۆرانی دەڵێ، بێباکە لەوەی دایک و باوکی ون کردووە، خۆشحاڵە لەوەی بە تەنیایە، نە نانی پێیە و نە پارە، بەڵام دڵێکی شاد و ساف و شووشەیی پێیە. ئەو مناڵە کەس نییە جگە لە دۆستی دێرین و قارەمانی یەکەمی چیرۆکەکەمان، محەمەدی دڵشووشە. محەمەدی دڵشووشە تاکە مناڵێکە لەو تەمەنەدا دەڕوات و گۆرانی دەڵێت و بە دەوری خۆیدا دەسوڕێتەوە. ئەو شەوە شەوی بەختیارێکانی محەمەدی دڵشووشەیە کە خەڵکی لە دەرەوەی ماڵ و لە دەرەوەی نیشتەجێ نهێنێکانی خۆیاندا تەماشا دەکات و خۆشحاڵە بەوەی قونی دونیا دەبینێت. وا ڕێدەکەوێت مێرمنداڵێکی کوێریش کە بە تەمەن وەک سەریاسی سبەحدەم و محەمەدی دڵشووشە وایە لە ناو تاریکی و باراندا بوەستێ، کوێرێک کەس نازانێ لە کوێوە هاتووە، چۆن گەیشتۆتە ئەو ناوەڕاستی ڕێگایە، چی لەوێدا ڕێگرتووە، کوێرێ لە ژێر باراندا، وەستا و هاوار دەکات و دەڵێت، کێ کۆمەکم دەکا؟ کێ دەستم دەگرێت و لەگەڵمدا دێت؟ کێ دوای من دەکەوێت؟ کێ کێ دەوێت ڕزگارم کات و ڕزگاری بکەم؟ کێ دەوێ چاوم بداتێ و چاوی بدەمێ؟ کێ ڕۆشناییم دەداتێ تا ڕۆشنایی بدەمێ؟ ئەو کوێرە نەدیمی شازادەیە. کە بە پێچەوانەی ناوەکەیەوە هەژارترین کشوێری دنیایە، هەزاران کەس بە تەکیدا تێدەپەڕن و کەسێ ناوەستێ گوێی لێ بگرێت و یارمەتی بدات، ئەو لەو قەراغ ڕێگایەدا دەگری و توڕە دەبێت و بە خەڵک دەڵێ، ئێوە میللەتێکن لە سەگ، ئێوە گووی سەرم زە ئەرزەن، ئێوە تایەفەیەکن لە حیز و ترسنۆک، نەدیمی شازادە کە لە ناو. گەواد و سواڵکەرەکاندا گەورە ببوو هەموو جوێنە پیسەکانی دنیای دەزانی ئەو شەوە تۆزێک دەپاڕایەوە و تۆزێک جوێنی دەدا جگە لە شەرواڵێ هیچی دیکەی لەبەردا نەبوو بەتانیکی تەڕی دابوو بەسەر سەریدا و هاواری دەکرد ئەوەی یارمەتیم بدات دەرگای ڕوناکی لێ دەکرێتەوە ئەوەی دەرگای ڕوناکی لێ کرایەوە چارەنووسی خۆی دەبینێ ئەوەی چارەنووسی خۆی ببینێ دەتوانێ خۆی لە بەڵا و موسیبەت لابدا ئەو قسانە کە لەگەڵ ڕوخسار و دەنگی مناڵانەیەودا نەدەگونجا، ڕستەگەلێ بوون لە هەموو زاری هاوڕێ ساڵکەرەکانیەوە فێر ببوو. لە ناو هەموو ئەو هەزاران کەسەدا دوو کەسی تەنیا، دوو کەس کە ئەوانیش نەیاندەزانی لە چ ڕێگایەکەوە هاتوون و بۆ کوێ دەچن و دەوەستن و گوێ لە هاوارەکانی ئەو مر منداڵە کوێر و لاوازە دەگرن کە لە ژێر لێزمەی بارانەکاندا بێ ئەوەی گوێ بداتە هیچ بەردەوام دەڵێت یارمەتی کوێرێ بدەن بگاتە جێی مەقسەد یەکێکتان ڕێگای خۆی بگۆڕێت و دەستم بگرێ خودا هەتا هەتایە ئەجری ئەو چاکەیی دەزانێ ئەوەی ببێت بە دەلیلی داماوان خودا لە ڕۆژی قیامەدا دەبێ بە دەلیلی ئەو دوو کەسەی دی، ئەو دوو قەلەندەرە بچکۆلانەیە، سریاسی سبح دەم و محەمەدی دڵ شووشە بوون، کە وەک ئەوەی سەعاتێکی میقاتکراو لەسەر نائومێدی کۆیان بکاتەوە، لە یەک کاتدا دەگەنە بەردەم نەدیمی شازادە. ئاوها، سریاسی سبح دەم و محەمەدی دڵ شووشە، لە شەوێکی باراندا، لە ژێر لێزمەیەکی بەخوڕدا، لە بابەینی سەدانان لۆری و ماشێنی پەککەوتوودا، لە هاوارهاواری هەزاران ژن و کچدا، لە قیڕەقیڕی ئەو پیاوانەدا کە دەترسان ڕۆژێیان لێ بێتەوە و سوپا بگاتە سەریان، لە بەردەم کوێرێکدا یەکتریان ناسی. ئەو شەوە نەدیمی شازادە بە خۆی و هاوارەکانیەوە لە شەوێکدا حەقیقەت تا دوا ئەندازە خەیاڵی کوشتووە. تکایان لێ دەکات و یارمەتی بدەن تا بگاتە ژێر درەختی هەنار لەسەر ترۆپکی چیایەکی نزیک هەناریک دەبێت لە ژێریا بخەوێت و چاوانی چاک بێتەوە ئەگەر ئەو دوو کوڕە ڕۆحیان پڕ نەکردبایە لە فەنتازیا ئەو دوو مناڵە نەبوونایە حەزیان بۆ نەهێنی و سەرکێشی لە هەر شتێکی دی گەورەتر بێت لە شەوێکی وادا کە ڕاستی ناشرینترین ددانی خۆی لە جەستەی مرۆڤ گیر دەکرد نەدەکەوتە گەڕان بە دوای درەختێکی ئەفسانەییدا، درەختێ سریاسی سبحدم دواتر ناوی دەنێ دواهەمین هەناری دونیا. لەو شەوەدا کە هەموو خەڵک سەرقاڵی ڕزگارکردنی شتە بچووکەکانی خۆیانن، سێ مێردمنداڵ لە ژێر باراندا دەست دەکەن بە گەڕان لە دوای درەختێکی ئەفسانەیی. ئەو مناڵە کوێرەی خۆی نەخشەیەکی دێرین و ڕوونی لەسەردایە، بەڵام بەبێ کۆمەکی چاو ساغێک ناگاتە ژێرەو درەختە. ئەو شەوە بە سریاسی سبەحدەم و محەمەدی دڵ شووشە دەڵێ، لەو جێگایەوە کە ئێمە تیایا وەستاوین، هەزار هەنگاوی دیکە دەڕۆین، لەوێدا دوو ڕیانێک هەیە، یەکێکیان شەقامێکی قیرتاو و ئەوی تریان ڕێگایەکی قوڕ و لیتەیە. خەڵکی هەموو بەسەر شەقامە قیرتاوەکەدا دەڕۆن. ئێمە لار ڕێگاکە دەگرین. دوای چوار سەد هەنگاو ڕێگاکە لێژ دەبێتەوە بۆ ناو چەمێک، لێیەوە دەپەڕینەوە، ئەو چەمە بە زستانانیش ئارامە و هەڵناسێت، لێیەوە دەکەوینە ڕێگا و دوای بیست دەقیقە ڕۆشتن دەگەینە ناو خەڕاباتی گوندێ کە تەنها دار و پەردووەکانی ماون، لەوێ بە ناو گۆڕستانێکی بچووکدا تێدەپەڕین کە باوکم، غەریقی ڕەحمەت بێ، لەوێ نێژراوە، لەوێدا فاتیحایەک ڕەوانە دەکەین و دەست دەکەینەوە. بە ڕۆشتن لە پشتی گۆڕستانەکەوە چیایەک دەست پێ دەکات کە دەبێ بە سەریدا سەرکەوین واتە تا دەگەینە دوا لوتکەی لەوێکانە درەختێک هەیە درەختێک دەبێ ئێستا گەورە بوو بێت ئەگەر درەختەکە لەوێ بێت و گەورە بوو بێت من لە ژێریدا دەخەوم و کە هەستام چاوم چاک دەبێتەوە بەو جۆرە سریاسی سبەحدەم و هاوڕێکانی لەو شەوی ترس و بارانەدا بەرەو دۆزینەوەی دواهەمین هەناری دونیا کەوتنە ڕێ. دواهەمین هەناری دونیا هەنارێکی بچکۆلانەیە لە کۆتایی لوتکەیەکدا کە بە پێچەوانەی ترۆپکی هەر چیایەکی تر لە سەرەوە ڕا وەک مەیدانێکی گەورەی جرجبازی تەخت بۆتەوە لەو تەختایەتە یەک تەختی بچکۆلانە نێژراوە لە بنە و درەختەدا چ شتێک نابینی ئەستێرە نەبێ نەسیدی نەسیمی شازادە باوکی نەدیمی شازادە چواردە ساڵ بەر لەو شەوەی لە نیوەڕۆیەکی فێنکی هاوینێکی کوێستاندا بۆ نەدیمی دەڕوێنێت دوای چاندنی ئەو نەمامە کە نەسیم دەڵێت لە باخێکی سحریەوە هێناوێتی ڕۆژێ لە کاتی گەڕانیدا بە دوای گژوگیای پزیشکێکدا بۆ منداڵە کوێرەکەی دوو پیاوی دەوڵەت لە ڕاوکەرانی مرۆڤ، لەوانەی بە ئەندازەی ئەو سەرانەیان دەهێنایەوە و پارەیان وەردەگرت، نەسیم دەگرن و دەیکوژن. سەری لێ دەکەنەوە، سمێڵی بۆ هەڵدەپاچن و لە تورەکەیەکی دەنێن و سەری بە نرخی سەری پاسدارێک دەفرۆشن. دواتر براکانی سەری نەسیمی شازادە بێ گوێ، بەڵام بە ساغی بێ ئەوەی هیچی لێ هاتبێ، لە حەوشی پشتەوەی دایرەیەکی بچووک و سووتاوی ئاسایشدا لە ناو سەدەها سەری دیکەدا دەدۆزنەوە، سەرێک دوای ڕاپەڕین، دوای ماوەیەکی درێژ لەو شەوەی نەدیمی شازادە و مناڵەکانی دی بۆ دواهەمین هەناری دونیا دەگەڕان، لەگەڵ لاشەکەیدا یەک دەگرێتەوە و. پێکەوە بە ئاسوودەیی دەچنە گۆڕێکی تازەوە. ئەو شەوە نەدیمی شازادە کە دەچێتە سەر گۆڕەکەی باوکی، گەرچی دەزانێ و لاشەیی لەوێدا خەوتووە، جەستەیەکە بێسەر، لەگەڵ ئەوەشدا دوای دوای خوێندنی فاتیحایە بە باوکی دەڵێ، نەسیم، ئەگەر چی دەزانم تۆ سەرت نییە، بەڵام دەزانم تۆ گوێت لێمە، چونکە دەزانم ئینسان هەندێ جار بە بێ گوێش دەتوانێ ببیستێت، وەک چۆن من زۆر جار بە بێ چاو دەتوانم ببینم. من ئێستا دێمەوە و دەچمە ژێر هەمانە و نەمامەی تۆ چەند ساڵ لەمەوبەر چاندن و گوتت. کە گەورە بوویت وەرە ژێری و کەمێک بخەوە و چاوانت بکەرەوە دواتر دەتوانیت ببینیت نەسیم ئەگەر درۆم لەگەڵا بکەی ئیتر بڕوام پێت نامێنێ نابێت درۆم لەگەڵا بکەیت ئەو هەنارە ئێستا گەورە بووە من دوو ساڵە دەمەوێ بێم و ناتوانم چونکە تۆ ئەو نەمامەت لەو شوێنە حرام کراوەدا ڕواندووە ئاخر نەدەکرا لە جێگایەکدا بیڕوێنیت بکەوێتە ناو کێڵگە و ئاوێکی ئاسایەوە، نەدەبوایە حسابی ئەوە بکەی من کوێرم و ناگەمە بنەو هەنارە؟ سریاسی سبەحدەم و محەمەدی دڵشووشە ئەو شەوە گوێیان لە قسەکانی نەدیمی شازادە دەگرت و قاقا پێدەکەنین. نەدیم بێ ئەوەی گوێ بداتە پێکەنینەکەیان دەیگوت، من بە کوێری لە دایک بووم، خاڵ و مامەکانم و سواڵکەرەکان دەڵێن ئەوەی بە کوێری لە دایک بێ هیچ دەربارەی بینین نازانێ، بەڵام من دەزانم وا نییە، من هەموو شتێ دەربارەی بینین دەزانم، لەبەر ئەوەی کوێرەکانیش خەون دەبینن، لە خەوندا ئینسان بە بێ چاو شت دەبینێت، بە چاوێکی تر کە لە ژووری ژوورەوەیە، واتە لە شوێنێکی تردایە لە ناو سەری ئینساندا جگە لە خۆی کەسی تر نایبینێ. ئەو شەوە نەدیم بە ڕێگاوە هەموو چیرۆکەکانی خۆی گێڕایەوە، بەسەرهاتی مناڵێ بە کوێری لە دایک بووە و بەردەوام بۆ ڕووناکی دەگری، مناڵێک لە مناڵیدا هێندە گریاوە باوکی ناچاری کردووە دنیا بۆ دەرمانێکی سەحراوی تەی بکات و پشوو لە خۆی ببڕێت و شار بە شار و گوند بە گوند با بە کۆڵیدا و بچێتە سەر پزیشک و دا داڕووساز و سیحرباز و مەرقەدەکانی دنیا نەدیم دەیگوت هەموو دەرمانەکانی دنیام تاقی کردەوە هەموو مەرهەمانەی ئینسان دروستیان دەکا ناومەتە سەردیدەم چی پویل و پارەیەکم لە ساڵ پەیدا کرد دام بە دەرمان لێتان ناشارمەوە حەسوودی بە هیچ کەس نابم چاوی هەبێت. نەدیم بەتانیەکەی دەدا بەسەریدا و دەیگوت، ئێمەی کوێر پێستمان زیاتر هەست بە باران و سەرما دەکا، کە گوتیان دەبابەکان لە قەراخ شارن، کاتم نەبوو بگەڕێمەوە و جلێکی ئەستوور لەبەر بکەم، بیستوومە دەڵێن سپا لە گوندەکانی سەر ڕێگا چاوی ساغەکانیان دەرێنا و کوێرەکانیان کوشتووە. ئێوارە. لەناو کوێرەکاندا خەبەر وا بڵاو بوو کە کوێرەکان دەکوژن، لەبەرئەوە کاتم نەبوو بگەڕێمەوە و شتێکی گەرم لەبەر بکەم. یەک چۆخەم لەبەردا بوو، هێندە تەڕ ببوو لە نیوەی ڕێگا فڕێمدا. لە ڕێگا کوڕێک ئەو بەتانییەی هەڵدایە سەر سەرم و گوتی. کێری حیز ئەمشەو لە سەرما وەک سەگ دەتۆپیت بگرە من تاقەتی هەڵگرتنی ئەو هەموو بەتانیەم نیە کە لە ئێران منت بینی بم دەرەوە سریاسی سبح دەم و محمدی دڵ شوشە پێشتر کەسێکیان نەبینی بوو هێندە قسە بکە ئەو بێ وچان لە چیرۆکێکەوە دەچوو بۆ چیرۆکێکی تر زوو زوو دەوەسا و گۆچانەکەی دەدا بە بەردێکدا و بنەکەی لە قوڕی ڕێگا پاک دەکردەوە هێندە قسەی دەکرد ئاگای لە ڕێگا نەبوو هەر چەند هەنگاوێک و نەدیم شتێکی نوێی دەگوت، شارەزایی و دەستباڵایی خۆی لە ڕێناسیدا بەیان دەکرد، جارێک دەیگوت، گەر ئێستا تاریکی و باران بهێڵێ ببینن، دەبێ لە نزیک مازۆمۆرەوە بین، مازوویەکی عەجیبە، دەڵێن کاتی خۆی دەرمانێکیان لێ دروست کردووە، مایەسیری شاهنشا و شابانوی پەڕاندووە، یان دەیانگوت لێرە بەدوای ملەی هەوران دەست پێ دەکات و هەر ساڵ سێ جار هەور دێتە خوارێ و وەک پشتێن لە شاخ دەئاڵێ، وا دەڵێن، من دروست نازانم هەور چۆنە و چۆن لە شاخ دەئاڵێ، دەبێ ئێستا لە ئاست ئەو پشتێنەدا بین. مناڵێک بوو، هەموو حیکایەتی ڕێگاکانی لەبەر بوو، بە قسەکردن ئەو بۆشایەی پڕ دەکردەوە کە لە ڕوانینیدا دروست ببوو. ئەو شەوە محەمەدی دڵشووشە و سریاسی سبەحدەم هێندەی قسەیان لەگەڵ ندیمی شازادەدا کرد، لە نێوان خۆیاندا شتێکی ئەوتۆیان نەگوت. دەماوبەیان گەیشتنە سەر لوتکەیەکی یەجکار بەرز، لوتکەیە لە سەروو هەورەوە وەک دوورگەیەک لە ناو دەریادا، هەر چوار دەوریان شەپۆلانێکی زیوین بوو لە هەور، یەکەمین تیشکی هەتاو لە سەرەوە ڕا دەیدا لە هەمووان و لەو بەحرە بێ مەودا و سپییە کە جوانترین شتێک بوو کە تا ئەو کاتە چاوی ئەو دوو منداڵە بیبینێت، دنیا هێندە ساف و سپی و فێنک بوو، خۆر هێندە گەرم و دڵنەواز و خوێن بزوێن بوو، وەک ئەوە بوو مناڵان لە ئەستێرەیەکەوە فڕیبن بۆ سەر ئەستێرەیەکی تر، دنیایەکی غەمگینی ژێر هەور چی لەو دنیا سەیر و بەرین و زوینەی سەر ئەو لوتکەیە نەدەچوو، گۆڕەپانێکی گەورەی ڕووناکی بوو، شوێنێک بوو پێدەچوو بەردەکانی بە حوکمی هاوسێتییەکی ئەزەلی لەگەڵ هەور و ئاسمان و هەتاودا نەرم بووبێتنەوە. پێدەچوو ئەو زەوییە خودا بۆ فریشتەکانی دروست کردبێ تا لە سەفەری نێوان زەوی و ئاسماندا بێ وچان بەکاری بهێنن. هێندەی بۆنی ئاسمانی لێ دەهات، بۆنی زەوی لێ نەدەهات. پێدەچوو لە مێژ بێت ئینسانێک ڕێگای نەکەوتبێتە ئەوێ کانە، پێ دەچوو زەوی لەوێدا کۆتایی بێت و مەلەکووت دەست پێ بکا، بۆنێکی خودایی لە بەردەکان دەهات، بۆنێک لە بۆنی هیچ جێگایەکی دیکە نەدەچوو، بۆنی بەریەککەوتن و تێکەڵاوبوونێکی ناسک و بێ ئامان و بێ کۆتایی، زەوی لەگەڵ تریفە و هەتا و هەوردا، نەدیمی شازادە بە بۆندا، نزیک و دووریی خۆیانی لە لووتکە دیاری دەکرد. کە دەگەیشتە ئەوێ، ئەو نەیدەتوانی ئەو دەریا بەرین و ناکۆتایەیی جوانی ببینێ، بەڵام لەگەڵ یەکەم هەنگاویدا هاواری دەکرد، خۆیەتی! ئەمە تاقانە بستی ئەم بەهەشتەیە لە سەر زەوی! ئەو چوار ساڵ لەمەوبەر یەکەمین جار دی هاتبووە سەر ئەو لووتکەیە و بۆنی ئەو لووتکەی لە یاد نەکردبوو. لە ناوەڕاستی ئەو ترۆپکەدا درەختێکی بچکۆلانەی دارهەنار سەرسام ڕوابوو، ئەوە ئەو ساتە بوو کە سەریاسی سبەحدەم گوتی، خودای گەورە، سەیر کەن، ببێ و نەبێ، ئەوە دواهەمین هەناری دنیایە، هیچ هەنارێکی تر نییە ئەوها بەرز، لە شوێنێکی ئەوها دووردا، لە کۆتایی دنیادا ڕوابێت. بەڵێ، ئەوە دواهەمین هەناری دنیا بوو، لەو لووتکەیەدا کە تەواوی زەوی تەواو دەبوو. ئیقلیمە بەرین و ئەفسوناویەکانی خودا دەستی پێ دەکرد، جێگایەک بوو لەوێدا دنیای ئێمە تەواو دەبوو، دنیایەکی تر دەستی پێ دەکرد، شوێنێک بوو هەستێکی بێ ئەندازە سەیری بە کۆتایی و ناکۆتاش تیا دروست دەکرد. ئەو هەنارە لەسەر توخمی دوو مەلەکە دڕوابوو، مەلەکوتی حەقیقەت و مەلەکوتی خەیاڵ، عەردی ڕاستی و عەردی ئەفسانە لە سێ مناڵ دەچوو لە حەقیقەتی تاڵیە و ڕۆژی شکستە ڕایان کردبێ و ڕوویان لە زەمینێکی ئەفسانەیی کردبێ، سێ مناڵ کە هەڵزنابن بەو شاخەدا و بەرەو جێگایەکی بردبێتن لە دەرەوەی حەقیقەتی ژیان. ئەو ڕۆژە نەدیمی شازادە، لەبەر ئەو هەتاوەدا کە سحری هەموو وەرزەکانی لە خۆیدا هەڵکردبوو، بە ئومێدی ئەوەی چاک بێتەوە، لە ژێر دوامین هەناری دونیادا خەون. سریاسی سبەحدەم و محەمەدی دڵشووشە لەسەر ئەو لوتکەیە بەرامبەر بەر دەریای بێ سنووری هەور دانیشتن و هەریەکەیان چیرۆکی خۆی بۆ ئەوی تر دەگێڕایەوە، لەوێدا بۆ یەکەمین جار سریاسی سبەحدەم هەنارە شووشەیەکەی گیرفانی دەرێنا و بە محەمەدی دڵشووشەی گوت لە مناڵیەوە هەنارە لەگەڵیایەتی، نازانێت چییە و مانا چییە، بەڵام شتێک کە لە سایواوەیەوە فێری بووە ئەوەیە نابێ وازە و هەنارە بێنێ، نابێ بیفەوتێنێ و جێی بیڵێ و فەرامۆشی کا. هەنارێکی بێ ئەندازە جوان، ڕوون، درەوشاوە. ئەو بەیانییە کە تیشکی خۆر دەکەوتە سەر ئەو شووشەیە، شەبەنگێکی بچکۆلانەی تیشکی لە دەوری خۆی دروست دەکرد. محەمەدی دڵشووشە بە جۆرێک دەستی بە ڕووناکیی هەنارەکەدا سوور دەبوو، وەک ئەوەی دەستی لە خوێنی باڵندەیەکە شتبێت. لەو ساتەوە محەمەدی دڵ شووشە مەراقێکی تیا دروست دەبێ، چیرۆکی ئەو هەنارە شووشەیە بدۆزێتەوە، هێندەی ئەو تۆپە خڕ و ئەفسووناوییە دەگرێت بە دەستێوە، دەزانێ نەهێنەکانی نەهێنییەکی قووڵ و گەورە لە پشت ئەو هەنارە دەستکردەوەیە. لە ساتێکدا کە سەرسام تەماشای ئەو دەریا ئەفسانەیەی هەور دەکا، چاوی جارێک لە سەر جووڵە و گۆڕانی بەرز و نزمەکانی ناو هەورە و جارێک لە سەر سیحری ئەو هەنارە شووشەییە لەوێدا بە سریاسی سبح دەم دەڵێت ئەگەر نەمرم نەهێنیی ئەو هەنارە دۆزمەوە. ئەو ڕۆژە لە کاتێکدا لەسەر زەوی باران دەبارێت و سەدان هەزار ڕاوکەر بە ڕێگاوبانەکانی دنیایەکی پڕ لە شەختە و لیتەدا بڵاو بوونەتەوە، سریاسی سبح دەم و محەمەدی دڵشووشە لە سەروو هەورەکانەوە قسە لە سوود و زیانی دۆزینەوەی نەهێنییەکان دەکەن. بەڵێ دۆستان! لەو ساتەدا ئێوە هەمووتان لە شێرباراندا بوون، ئەو دوو مناڵە تاکە دوو کەس بوون لە شێر هەتاودا، ڕۆژێک ڕۆشنی و سپێتی و ڕووناکی توند بە یەکیانەوە گرێ دەدا، لەو ساتەدا کە زەوی لە ناو حەقیقەتە خوێناوێکانی خۆیدا ون بووە، ئەوان دەرگای ئەفسانەیەک لە خۆیان دەکەنەوە، ئەفسانەیەک وەک هەموو ئەفسانەکانی دی ناتوانێ تا سەر مرۆڤ لە سەر زەوی جودا بکاتەوە، بەڵام دەتوانێ بیخاتە سەر خەیاڵێ تا مەرگ هاودەم و هاوڕێ بن ئەو ڕۆژە سەریاس جار لە دوای جار دەڵێت ئەمە دواهەمین هەناری دونیایە هیچ هەناریکی تر نییە لە شوێنێکی وا عاسی و بەرزدا بڕوێت ئەو خەیاڵی کە دونیای لەم لوتکەیەتا تەواو دەبێ وا دەکا هەردووکیان وەک درەختێکی سەیر و پڕ نەهێنی تەماشای ئەو تاکە هەنارە بکەن کە لە کۆتایی زەمیندا ڕواوە، ئەو دوو مناڵە لە ژێر ئەو درەختەدا هەستیان بە ئارامییەکی قووڵ کرد، ئارامییە جارێکی دی لە هیچ جێگایەکی دیکەی دونیادا هەستی پێ ناکەنەوە، ئارامییە کە دەشیارامی نزیکی بووبێ لە خوداوە، یان هێمنی دووری بووبێ لە مەترسییەکانی زەوییەوە، یان ئاسوودەیی دوو مناڵ بێ هەردووکیان لە ناخێدا. دەزانن و زوو دەمرن، سەر بەو زەمینە نین و وەک دوو فریشتەی بچکۆلانەی میوانێکی ڕاگوزارن و دەبێ بڕۆن. بەڵام پێم وایە هەموو ئەو مناڵانەی زوو دەمرن، ئولفەتێکی قووڵتریان بە ئاسمانەوە هەیە. هەموو بەختەوەریە گەورەیەی ئەو دوو مناڵە لەو سەر ترۆپکی ڕووناکییە چەشتیان شادی و شوورەتێکی تێپەڕ بوو. لە بیرتان نەچێ ئەو ڕۆژە ڕۆژی شوێری بوو، ڕۆژێک بوو ئینسان نەیدەزانی ڕوو بکاتە کوێ، سەدان هەزار مرۆڤ لە ماڵ و خانەی خۆیان ئاوارە بوون و هیچیان دەربارەی سبەینێ نەدەزانی، کەس نەیدەتوانی پێشبینی سەعاتێکی دیکەی ژیانی خۆی بکا، هیچ کەس نەیدەزانی چەند هەنگاوی دی لە کوێی خۆی بدەدۆزێتەوە. ئەو سێ مێردمنداڵە لاوازە کە جودا لە هەمووتان چووبوونە سەر لوتکەیەکی بەرز لە سەروو هەورەکانەوە بەدەر بوون لەو شوێرییە. ئێستا کە بیر دەکەمەوە دەبینم ئەو مناڵە هەر سێکیان بە جۆرێک لە جۆرەکان لە تاریکی و نەبینین هەڵدەهاتن. ئەوە تەنها نەدینی شازادە نییە دژ بە کوێرێتی خۆی شەڕ دەکا، بەڵکوو محەمەدی دڵشووشە و سریاسیش بە هەمان شێوە لە کوێرییەکی دیکە دێ هەڵدێن. کاتێک سریاستی سبحدەم لەگەڵ کوێرێکدا سەر لوتکەی عاسی دەکەوێت، دەبێت جگە لە دیدە و بینایی بۆ چی دیکە گەڕابێ؟ من دڵنیام ئەو شەوە لەناو ئەو لێزمەی باران و هەرا و شۆخییەدا مەزنەدا کاتێک نەدیم لەسەر ڕێگاکان دەوەستێت و بەو دوو کوڕە دەڵێ کۆمەکی بکەن تا دووبارە ڕۆشنایی ببینن، بدۆزێتەوە، هەردوو دوو قەلەندەرە بچکۆلانەش لە ناخیاندا هەستیان بەوە کردووە کە ئەوانیش بە جۆرێ لە جۆرەکان پێویستیان بە درەختێکە ڕۆشناییان بداتەوە. کاتێ نەدیمی شازادە دوای خەوێکی درێژ دەخەوەستە، چاوانی وەک خۆیان بوون، وەک هەمیشە کوێر بوو، لەگەڵ ئەوەشدا بە جۆرێک لە ئاسوودەیی و ئارامی لە سیمایدا بوو، هەستا گوتی، نا! هیچ نابینم وەک خۆمم وەک هەموو ڕۆژەکانی دیکەی ژیانم کوێرم بەڵام لەو کاتەوەی خەوتووم قسە لەگەڵ باوکمدا دەکەم ئەو هەموو شتێکی بۆ ڕوون کردمەوە کە قسەی دەکرد هێمنی و تەسک بینیەکی قوڵ لە دەنگیدا بوو ئەو دوو منداڵی دیکە چاوەڕوانیان دەکرد بگری سەربدا بە بەردەکاندا لقی درەختەکان بشکێنێت بەردەکان هەڵگرێ و بیگرێهتە ئاسمان و کفر بکات هەنار ڕاوەشێنێت سنگی خۆی زامار بکە بەڵام نەدیمی شازادە بە هێمنی لقی هەنارەکەی ماچ کرد و گوتی تۆ درەختی مبارەکی ئەو ڕۆژە نەدیمی شازادە لە کاتێک لەگەڵ هەردوو هاوڕێ تازەکەیدا بەناو هەورەکاندا لە چیاوە دابەزین لە ڕێگا لە ناو تەمێکی چڕدا کە و نەیدەبینی، چیرۆکی خەوتنی خۆی بۆ محەمەدی دڵشووشە و سەریا سکێڕایەوە. لە خەویدا باوکی هاتبووە ژێر ئەو هەنارە بچکۆلەی و پێی گوتبوو، نەدیمی شازادە، کوڕە بچکۆلانەکەی من. ئەی شیرینترین کوڕی دنیا دەزانم ئەو چەند ساڵەی دوای مردنی من چەند ناخۆشیاویت پێم حیفە لە دوای مردنی منەوە مەجبور بوویت دەستپان بکەیتەوە تا بژیت مەجبور بوویت لەسەر شۆستە و ژێر هەیوانی مزگە و لە ناو کەلاوەکان دابخەوی تۆ خۆشەویسترین کوڕی دنیایت ئیتر لەمە دوا دەبێت ئازابیت تۆ ئێستا لە خەو هەڵدەسیت و چاوانت وەک خۆیەتی نا نەدیمی شازادە من درۆم لەگەڵ نەکردوی تۆ ڕۆژێ لە ڕۆژان دەبیتە خاوەنی دوو چاوی ڕونتر و گەشتر لە چاوی ئینسانەکانی تر بەڵام ئینسان بۆی دووبارە بینایی خۆی بدۆزێتەوە دەبێ زۆر هەوڵ بدات ئینسان دەبێ بتوانێ زۆر شت تێبگات و زۆر زەحمەت بچێشێت تا بتوانێت ببینێت بەڵام ڕۆژێ تۆ دەبیتە خاوەنی دوو چاوی ڕوون مەرج نییە و چاوانەی وەک چاوی ئینسانەکانی تر بن نا نە دیمە بچکۆلانەکەی من ئینسانەکان هەمووی بە شوێری لەدایک دەبن هەموو ئینسانەکانی سەرم ئێستێرەیە چ شتێک نییە کە لەدایک بێ بتوانێ ببینێت وا مەزانەوانی چاویان هەیە دەتوانن ببینن چ شتێ لە دنیادا لە بینین زەحمەتر نییە دەکری ئینسان دوو چاوی گەش و ڕوونی هەبێ بەڵام هیچ نەبینێ نەدیم شازادەی بچکۆلانەی من من ناتوانم یارمەتیت بەم بەڵام ئەم هەنارە دەتوانێ یارمەتیت بدات و دەبێت لەو بڕوایەدابی کە خۆت دروست بکەیت ئەم هەنارە لە هەنارەکانی تر ناچێ